هەروا ئەو پیاوانەی ظیهار ئەڵێن بەرامبەر ژنەکانیان و پاشانیش ئەگەڕێنەوە بۆ هەڵوەشاندنەوەی ئەوەی کە وتویانە و پەشیمان ئەبنەوە لەوەی بە ژنە ظیهار پێوتراوەکانیان وتووە واتە ژنەکانیان تەڵاق نادەن و بە ژنی خۆیانیان ئەزانن، ئەوە فەرزە لەسەریان بەر لەوەی لەگەڵ ژنەکانیان جووت ببن و بگەن بە یەک بەندەیەک ئازاد بکەن. ئەمە ئەو ئامۆژگاریەیە خوا ئامۆژگاریتان ئەکا پێی و خوا چاوی لە هەموو کار و کردەوەیەکتانەوەیە. ئەم حوکمەیش بۆ ئەوەیە باوەڕتان بە خوا و پێغەمبەری خوا هەبێ و بە پێی فەرمانی ئەوان بجوڵێنەوە، بە چی ڕازین بیکەن و لە چی ڕازی نین نەیکەن و ئەمانەی کە وتمانن سنوورێکن خوا دایناون و کەس نابێ بیانشکێنێ، کافریش کە سنووری خوا ناپارێزن و بە پێی ئارەزووی خۆیان ئەجوڵێنەوە سزایەکی سەختیان هەیە. بێگومان ئەوانەی دوژمنایەتی لەگەڵ خوا و پێغەمبەری خوا ئەکەن ڕیسوا ئەکرێن وەک ئەوانەی تری بەر لە خۆیان ڕیسوا کران بەڕاستیش ئێمە کۆمەڵێ ئایەتی ڕوون و ئاشکرامان ناردۆتە خوارەوە تا خەڵک بیان خوێننەوە و تێیان بگەن و باوەڕیان پێ بکەن و ئەوانەیش کە باوەڕ ناکەن و بە کافری ئەمێننەوە سزایەکیان بۆ هەیە ڕەزیل و سەفیلیان ئەکا کە دێنە لات بە جۆرێ سەلام و مەرحەبات لێ ئەکەن کە خوا بەو جۆرە سەلام و مەرحەبای لێ نەکردووی و لە جیاتی السلام علیک ئەڵێن السام علیک واتە مردنت بۆ تاین ببێ و لە دڵی خۆیشیانا ئەڵێن ئەگەر ڕاستە محمد پێغەمبەری خوایە ئەی بۆ خوا لە سەر ئەم قسانەمان سزامان نادا پێویست بە سزای دونیا نیە دۆزەخ سەر و زیادیانە ئەڕۆنە ناوی و دۆزەخیش بەدترین سەرەنجامە. واتقوا اللە الذی الیه تحشرون ئەی کەسانێک کە ئیمانتان هێناوە کە چپە چپتان کرد بە چپە قسێ مەکەن کە گوناه بێ یا باسی دوژمنایەتی لەگەڵ خەڵک و دەست درێژی کردنە سەریان و بێ فرمانی پێغەمبەر بێ وەک چپەی کافرەکان و دوو ڕوە بە دیمەن موسڵمان و بە دڵ کافرەکان چپەیەک بکەن کە قسەی چاکە کردن و لە خوا ترسان بێ و لەو خوایە بترسن کە حەشرتان بۆ لای ئەو ئەکرێ. بەچپە قسەی گوناه و دەستدرێژی کردنە سەر خەڵک هەر کاری شەیتانە و مەبەستی لێی ئەوەیە دڵی موسڵمانانی پێ خەفەتبار بکا و هیچ زیانێکیشیان پێ ناگەیەنێ مەگەر بە ئیزنی خوا و ئەگەر خوا مەیلی لێ بێ و کەواتە با ئەوانەی باوەڕیان بە خوا هەیە پشت بە خوا ببەستن. واللە بما تعملون خبیر. ئەی کەسانێک کە ئیمانتان بە خوا و بە پێغەمبەری خوا هەیە ئەگەر لە مەجلیسێکا دانیشتبوون و پێیان وتن دڕن بدەن با خەڵکی تریش کە دێن جێیان بێتەوە دانیشن دڕن بدەن با خوایشت دەرووی خێرتان لە هەموو ڕوویەکەوە لێبکاتەوە و جێگا و گوزەران و هەموو خێر و خۆشییەکتان بۆ گوشاد بکا ئەوە لەوە ترسان کە ئەگەر لەبەردەستی چپەکەتانا، واتە بەر لە چپەکردنەکەتان لەگەڵ پێغەمبەر خێرا تێبکەن لات بکەون، ئەگەر خێراتەکەتان نەکرد و خوا لێتان خۆش بوو، نوێژەکانتان بکەن و زەکات بدەن و بە گوێی خوا و پێغەمبەری خوا بکەن و خوا شارەزا و ئاگەدارە لە هەر کارێ ئەیکەن. سوێندەکانی خۆیان کردووە بە قەڵغان بۆ پاراستنی خۆیان و ماڵ و موڵکیان لەوە کە موسڵمانان تۆڵەیان لێ بسێننەوە لەسەر دەست تێکەڵ کردنیان لەگەڵ کافرەکان و بەو ئەمین بوونەیان لەوە کە موسڵمانان تۆڵەی ئەو دەست تێکەڵ کردنەیان لەگەڵ کافران لێ بسەننەوە ڕیان لە خەڵک گرت کەوا ڕێی ئیسلامەتی بگرنە بەر الا انهم هم الکاذبون. لەو ڕۆژەدا کە خوا هەموویان، ئەوانیش و کافرە دیارەکانیش زیندوو ئەکاتەوە و دەس ئەکەن بە سوێن خواردن بۆ خوا بە درۆ، وەک ئێستا سوێندی درۆ بۆ ئێوە ئەخۆن کەوا موسوڵمانن و بەڕاستی لەگەڵ ئێوەن و لایان وایە چۆن ئێستا بەو سوێنە درۆیانەیان پاکانە بۆ خۆیان لای ئێوە ئەکەن لە قیامەتیشا پاکانە بۆ خۆیان لای خوا ئەکەن. کەسانی وا نابینی باوەڕیان بە خوا و بە پێغەمبەری خوا و بە ڕۆژی قیامەت هەبێ دۆستایەتی لەگەڵ کەسانێکی وا بکەن کە موخالەفەی خوا و پێغەمبەری خوا بکەن با ئەو کەسانەیش کە موخالەفەی خوا و پێغەمبەری خوا ئەکەن باوکیان بن یا کوڕیان بن یا برایان بن یا عەشرەتیان بن چونکە ئەوانە ئیمانیان هەیە و خوا باوەڕی بە خۆی و بە پێغەمبەر لەناو دڵیانا نووسیوە و بە گیانێکی خۆی پشتی گرتوون کە ئەو ڕووناکی باوەڕەیە خستویەتیە دڵیانەوە و لە قیامەتیشا ئەیانخاتە بەهەشتگەلێکەوە جۆگای ئاو بە بەریانا ئەڕوا و هەمیشە لەو بەهەشتانەدا ئەمێننەوە خوا لەوان ڕازیە و ئەوانیش لە خوا ڕازین ئەوانە دەستە و کۆمەڵی خوان و دەستە و کۆمەڵی خوایش هەر ئەوانن کەوا ڕزگارەبن لە دەرد و ئازاری قیامەت.